دەستی پیرۆز و بەتوانای خودا لەسەر دەستیانەوەیە بە پشتگیری و یارمەتی جا ئەوەی پەیمانەکە بشکێنێت و لێی پاشگەز ببێتەوە ئەوە لەسەر خۆی دەکەوێت ئەوەشی کە پەیمانەکە دەباتە سەر و پاشگەز نابێتەوە لێی خدای باڵادەست ئەجر و پاداشتی گەورەی پێدەبەخشێت دێن بۆ لات و دەڵێن ماڵ و منداڵمان ئێمەی سەرقاڵ و خەریک کرد و کاتمان نەبوو بین لەگەڵتان لەبەر ئەوە داوای لێخۆش بوونمان بۆ بکەن لە لای خوددا ئەوەی بەزمان دەیڵێن لە دڵیاندا نییە پێیان بڵێ باشە چێ دەتوانێت بەری دەسەڵاتی خوددا بگرێت هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە هەر خودا خۆی خاوەنیانە لە هەر کەسێک کە بیەوێت خۆش دەبێت و سزای هەر کەسێک بدات دەیدات ئەڵبەتە ویستی خودداش بۆ پاداشت یا سزا لەو پەڕی دادپەروەریدایە خداش هەمی شەو بەردەوام لێ خۆش بووە و بە ڕەحم و دلۆڤانە. ئەمانە دەیانەوێت ویست و فەرمانی خودا بگۆڕن، پێیان بڵێ، ئێوە هەرگیز شوێنمان ناکەون، چونکە خوداش هەر وای فەرمووە و پێشتر هەر وا بڕیاری داوە، کەچی ئەوان دەڵێن، نەخێر، خودا ڕێگەی لە ئێمە نەگرتووە، بەڵکو ئێوە حەسوودیمان پێ دەبەن، بۆیە نایەڵن بەشدار بین، خودا دەفەرموێت، نەخێر، حەسوودیتان پێ نابەن. ئەوسا یان دژیان دەجەنگن یان خۆیان لە ئەنجامی بیرکردنەوە و تێڕوانیندا بەبێ جەنگ موسڵمان و تەسلیم دەبن جاگەر فەرمان بەردار بن خدا پاداشتی چاکتان پێدەبەخشێت بەڵام ئەگەر پشت هەڵکەن وەکو ئەوسا و خۆتان بشارنەوە و سەرپێچی بکەن سزایەکی بە ئێشتان بۆ پێش دەهێنێت. ئەو کەسەی کوێرە یا شەلە یا نەخۆشە گوناهبار نابێت ئەگەر لە غەزادا بەشداری نەکات ئەوەی کە فەرمان بەرداری خدا و پێغەمبەرەکەی بکات دەیخاتە باخەکانی بەهشتەوە کە چەندەها ڕووبار بەژێر درەخت و کۆشکەکانیدا دەڕوات ئەو کەسەشی کە پشت هەڵکات خدای گەورە سزای بەئێش و ئازاری دەدات. دەستی خەڵکیشی لێ کۆتا کردن، مەبەست قوڕەیشە کە بەهۆی ڕێککەوتنەکەی حودەیبیەوە خودای گەورە لە بەگژاچوونی موسڵمانان دەستی بەستنەوە، تا ئەم دەسکەوت و سەرکەوتنە ببێتە نیشانە و بەڵگەیەکی بەهێز بۆ ئیمانداران کە خودا یار و یاوەر و پشتیوانیانە، هەروەها ڕێنموویتان بکات بۆ ڕێبازی ڕاست و دروست لە بەرەوپێشبردنی بانگەوازدا. هەر ئەو خودایە دەستی بێباوەڕانی لە ئێوە بەستەوە نەیهێشت بەگژتاندا بێن دەستی ئێوەشی گرتەوە دژیان و نەیهێشت جەنگ ببێت دوای ئەوەی ئێوەی زاڵ کرد بەسەریاندا لەناو جەرگەی مەککەدا خدا هەمیشە و بەردەوام بینایە بەوەی کە دەیکەن. خۆ گەر لەبەر ئەو پیاو و ئافرەتە مسلمانانە نەبوایە کە نەتان دەناسین پێشلتان دەکردن لەناو شاری مەکەدا بوون و هێشتا کۆچیان نەکردبوو بەهۆی ئەوەوە عیب و عار و باری گرانتان توش دەبوو لێیانەوە بێ ئەوەی بزانن ئەگەر لەبەرەوە نەبوایە مۆڵەتی ئێوەمان دەدا بۆ کوشتنیان. سزای ئەوانەی کە بێ باوەڕ بوون لەبەر ئەوەیە دەمارگیریان خستۆتە ناو دڵ و دەروونی خۆیانەوە کە دەمارگیری نەفامییە، جا خودا ئارامی و ئاسوودەیی دابەزاندە سەر پێغەمبەرەکەی و سەر ئیمانداران، ئیتر دڵخۆشن بە ڕێککەوتنەکە و دەرەنجامەکانی. خودای گەورەش پابەندی خوداناسی و پارێزکاری کردن. بەم زوانە ئێوە بە هەموو ئارامی و ئاسوودەییەکەوە بە ویستی خودا دەچنە ناو کەعبەی پیرۆزەوە ئەمرە بەجێ دەهێنن سەرتان دەتاشن یا کورتی دەکەنەوە بێ ئەوەی ترس و بیمتان لە کەس هەبێت جا ئەوەی نەتان زانیوە خدا دەیزانی کە جگە لەم سەرکەوتنە سەرکەوتنێکی نزیکی تری بۆ بڕیارداون و پێتان دەبەخشێت کە غەزای خەیبەرە جا ئەو بەڕێزانە ئەوە نموونە و پێناسەیانە لە تەوراتدا، نموونە و پێناسەشیان لە ئینجیلیشدا وەک ڕووەکێک وایە کە لە سەرەتاوە چەکەرە بکات، جا چەکەرەکەی بەهێز کردبێت، پاشان ئەستوور ببێت و ڕابوەستێت لەسەر قەدەکەی، ئەوەندە زوو پێ بگات کشتیارەکان سەرسام بکات و پێیان سەیر بێت چۆن وا پێگەی چۆن ئاوا خۆی گرت؟ ئەم پێناسەیە بۆ ئەوەیە خدا کافران داخ لە دڵ بکات جا خدای بەدەسەڵات بەڵێنی بەوانە داوە کە باوەڕیان هێناوە و کردەوە چاکەکانیان ئەنجام داوە لەوان کە لێ خۆشببوون و پاداشتی گەورە و بێسنووریان پێ ببەخشێت.